کە مەترسی لەو قات و قڕیش زیاترە کە خودی ئەو بۆتە هۆی پەیدا بونی و بۆ ئەوەی کە لەمە زیاتر گەلی میسر لە ستەمکاری ئەم پیاوە ئازار نەبینن ئەبێ خوایەکەی ئەم فیرعەونە و هەروەها خۆشی سەرنگوم بکرێن وتم هەری بور من لە گەنجێتی دا سەرنجم نە ئەدایە خوایەکان چونکە ئەمبینی کە هەرچەندە خوایەکانی میسر زیادە بن بەدبەختی خەڵکیش زیادەکا بەڵام ئاتونی خوای فیرعەون جیاوازیەکی گەورەی لەگەڵ خوایەکاندا هەیە و ئەویش ئەوەیە کە خوازیاری بەرقەراری یەکسانیە لە نێو خەڵکیدا و ئەڵێت گەورە بەرامبەر بە بەندە و سەرکار بەرامبەر بە کرێکار و دەوڵەمەند بەرامبەر بە هەژاران ئەبێ چون یەک بن و سامان بە جۆرێک دابەش ببێ کە هەموو خەڵکی میسر بە قەدەر یەک سود لە زەوی و ئاو و خۆر وەربگرن و من لەو ڕۆژەو کە خوای نوێم ناسیوە وا بیرەکەمەوە کە ساڵێکی نوێ لە جیهاندا دەستی پێکردووە و ئێمە لە سەردەمێکدا ئەژین کە درەوشاوەترین سەردەمی مرۆڤە، چیتر مرۆڤ لە جیهاندا دەرفەتی وای بۆ ناڕەخسێ کە پاشایەک کە ئەبێ زەوی داگیر بکات و خەڵکەکە بکاتە بەندە و کەنیزی خۆی و زێڕ و پارەکەیان لێ بسێنێ، خۆی داهێنەر و پێشەنگی چەسپاندنی یەکسانی و لەناوچوونی جیاوازی چینەکان بێت و زەوی خوای ڕابردوو بەسەر خەڵکیدا دابەش بکات و ئەو زێڕ و پارەی کە لە خەزانەی خوای پێشوو دەستی کەوتووە و بووەتە خاوەنی لە دروستکردنی شاری نوێدا بەکاری بهێنێ و پێویستە ئەم هەلە لەدەست نەدەین و لەنێوان تاکەکانی مرۆڤدا برایەتی و چونیەکی بەرقەرار بێ. هەریبور وتی لەم ماوەیەدا کە فیرعەون بەم توندیە کاری بە یەکسانی خوایە نوێکەی خۆی کرد ئایا توانی ناچون یەکەکانی نێوان فەقیر و دەوڵەمەند لە ناو ببات و لە نێوان تاکەکانی مرۆڤدا یەکسانی و برایەتی بچەسپێنێ وتم نا بەڵام دوایی ئەو برایەتی و یەکسانیە دێتە کایەوە هەریبور وتی سینۆهە تۆ پیاوێکی دانیشمەندی بەڵام زانیاریت لە کاروباری سیاسی نیە و نازانی کە ئەگەر یاساکانی خوایەکەی فیرعەون توانای جێبەجێ بونی هەبوایە بەلایەنی کەمەوە تاوکو ئێستا بڕێک لەو یاسایانە جێبەجێ بوو و ئاکامی جێبەجێکردنی ئەو یاسا نوێیانە ئەوە بوو کە کاهینەکان و گەورەکانی ئامون هەژار کەوتنەوە و لەبری ئەوان کاهینەکان و گەورەکانی ئاتون دەوڵەمەند بوون و چینێکی دەوڵەمەند لە ناوچوو چینێکی دەوڵەمەندی نوێ جێی ئەوانی گرتەوە و ئەمڕۆ لە میسردا جیاوازیەکی نێوان دەوڵەمەند و هەژار لە سەردەمی ئامون زیاترە سینۆهەتۆ پیاوێکی بە ویژدانی و من داوا لە خودی خۆ دەکەم کە داوەری بکەیت تۆ خۆت لە ڕابردوودا کاهینی پەرستگای ئامون بوویتە و ئەگەر بە ئەم پلەیە نەگەشتیتایە ڕێگەیان پێ نەئەدا لە خانەی ژیاندا بخوێنی و لە دوای کۆتایی هاتنی خوێندن بوویتە پزیشک و ئایا تۆ کە کاهینی پێشووی ئامون و پزیشکی دەرچووی خانەی ژیانی ئامادەی کە لەگەڵ بەندەیەکدا یەکسان بیت و ئایا ئامادەی وەکو بەندەیەک ژیان ببەیتە سەر و وەک ئەو لەسەر خاک بنوی و خواردنەکەت کەرتە نانێک و کەمێ ئاوی جۆ بێ، وتم هەری بور، بایەخی من لە بەندەیەک زیاترە، چونکە من ساڵەهای ساڵ خوێندوومە هەتا بوومەتە پزیشک، بەڵام ئەو بەندەی کە نەیخوێندبێ ئەرزشی منی نییە. هەری بور وتی لە بابلیش دا کەسانێک هەن کە ئەڵێن ئێمە ساڵەها زەحمەتمان کێشاوە و دانمان بە خۆ داگرتووە هەتا ڕیشمان بە ڕادەیەک درێژ بێ، کە بگاتە سەر زەوی و لەبەرەوەی کە خاوەنی ڕیشێکی درێژین لە خەڵکی تر باشترین و مافی ئەوەمان هەیە کە زیاتر لە خەڵکی سوود لە ئامڕازەکانی ژیان وەربگرین و زیاتر زێڕ و پارەمان دەست بکەوێ وتمەو کەسەی کە لێ ئەگەڕێ ڕیشی درێژ بێ و بگاتە زەوی سوودێک بە خەڵکی ناگەیەنێت و خزمەتێک ناکا کە شایستەی زێڕ و کانزای زیاتر بێ بەڵام پیاوێک کە دەرچووی خانەی ژیانە ئەتوانێ خزمەتی خەڵکی بکات و سوودیان پێ بگەێنێ بۆیە مافی ئەوەی هەیە کە بڵێت ئەبێ لە خەڵکی باشتر ژیان ببەمە سەر هەری بور وتی سینۆهە ئایا تۆ سوودت بۆ خەڵکی زیاترە یان وەرزێرێک کە لە بابل یان لە میسردا خەریکی کشتوکاڵکردن و خواردن ئەگەێنێتە خەڵکی. ئەمڕۆ ئەگەر تۆ نەبیت خەڵکی لە برساندا نامرن، بەڵام ئەگەر جوتیار نەبێت خەڵکی ئەمرن. ئایا تۆ خێرت بۆ خەڵکی زیاترە یان بەندەیەک کە لە کانگە خەریکی دەرهێنانی زێڕ و کانزایە و تۆ بە زێڕ و پارەکەی کە ئەو دەریدێنێ ئەتوانی هەرچییەکت بوێ بیکڕی، کەواتە بۆچی ئەو جوتیارەی کە لە تۆ زیاتر خزمەتی خەڵکی ئەکات و سوودیان پێ ئەگەیەنێ برسیە و بۆچی ئەو بەندەیە لە کانگەدا ئەوەندە زەحمە دەکێشێ تا لە برساندا گیان ئەدا وە بۆچی تۆ ئامادە نیت کە بە قەدەر ئەو خزمەتەی کە ئەوان بە خەڵکی ئەگەیەنن پاداشتیان پێ بدەی؟ کەواتە ئەو شتەی کە ئەبێتە هۆی ئەوەی کە لە گەڵ میللەتدا دەوڵەمەند و هەژار دروست ببێ ئەوە نیە کە دەوڵەمەندەکان زیاتر لە هەژاران سوود ئەگەیەننە خەڵکی و خزمەت زیاتر ئەکەن بەڵکو جیاوازی نێوان ئەو دوو چینە بەهۆی دوو شتەوە دێتەکایەوە، یەکێکیان خوا و ئەوەی تر حکوومەتە و لە هەر شوێنێک کە خوایەک هەیە و حکوومەتێک بوونی هەیە، کۆمەڵێ ئەبنە دەوڵەمەند و تاقمێ ئەبنە هەژار، چونکە کاهینەکانی میسر مافی ئەوە ئەدەن بە خۆیان کە ژیانیان لە خەڵکی باشتر بێت و دەرامەتی زیاتریان هەبێت و فەرمانبەرانی میسریش خۆیان بە خاوەن ماف ئەزانن کە سوود لە هەموو خێر و بێرێ وەربگرن ئەم دوو تاقمە بۆ ئەوەی جیاوازی نێوان خۆیان و خەڵکی واتە نێوان فەقیر و دەوڵەمەند ڕابگرن کۆمەڵە یاسایەک جێبەجێکەن کە بێ گوێرەی توانا هەژاران دەوڵەمەند نەبن و نەگەن بە ئەوان حکوومەتی بابل یاسای ڕیش بۆ پاراستنی جیاوازی نێوان دەوڵەمەند و هەژار بەکارەخات و میری لە میسردا یاسای پەیوەند بە خوێندن لە خانەی ژیان ئەکاتە پێوەر بەڵام لە میسر و بابل و سوریا و هاتی و کریت و شوێنەکانی تر مەبەستی کاهینەکانی خوا و فەرمانبەرانی میری یەک شتە و ئەویش ئەوەیە کە خێر و بێر تەنها بۆ ئەوان بێت و بەپێی توانا کەس نەبێتە شەریکیان. سینۆهە، تا کاتێک کە خوا و حکومەت لە میسردا هەیە ناچونیەکی نێوان هەژار و دەوڵمەند ئەمێنێ و لەبەرەوەی کە میسر و وڵاتانی تر بە بێ خوا و حکومەت ناتوانن بژیەن کەواتە بەردەوام ئەم جیاوازیە هەیە و فیرعەونی تۆ کە ئەیەوێت ئەم جیاوازیانە لەناو ببا کارێکی شێتانەکە و لەبەرەوەی کامکردەوەی ئەخناتون ئەبێتە هۆی لەناوچونی میسر کەواتە ئەبێ ئەو لەناو ببرێ بۆ ئەوەی میسر ڕزگاری بێ. من کە بە بیستنی ئەم قسەیە کەمێش لەژا بووم کەمێک منۆشیەوە کە ناڕەحەتەکەم لە ناو بچێت و هەری بروتی سینۆ هەتۆ پیاوێکی بێ ئازاری بەڵام میسرێت و میسری نابێ لەم جەنگەدا کە ئامانجەکەی ڕزگاری میسرە بێلایەن بمێنێتەوە چونکە بێلایەن بوون ڕاکردنە لە ئەنجامدانی ئەرک و بێ غیرەتیشە، وە ئێمەی شوێنکەوتووی ئامون ئامادەنین لەگەڵ خەڵکانی بێلایەن بەهێمنی ڕەفتار بکەین چونکە ئێمە لەم وڵاتەدا بووینەتە قوربانی بێلایەنەکان ئەو ڕۆژەی کە فیرعەون بڕیاری دا خوایەکەی ئێمە لەناو ببا ئێمە بەهیوابووین کە گەلی میسر بەلایەنگری خوایەکەی خۆیان ڕاپەڕن و نەهێڵن کە خوا و ڕێ و ڕەسم و نەریتیان لەناو بچێ، بەڵام لە ناکاودا بینیمان کە زۆربەی خەڵکی لەم وڵاتەدا بوونەتە بێ لایەن و لە ترسی گیان یان ماڵ دەستیان خستە سەر دەست و بێدەنگ بوون و ئەم بێ لایەنانە بوون کە ئێمەیان لەناو برد. ئەگەر ئێمە بەر لەوەی کە فیرعەون لەگەڵ ئاموندا بە شەڕ بێ بمانزانیبایە کە خەڵکی بێ لایەنە بن، بۆ بەگژاچوونەوەی نەیاران سەربازمان بەکرێ گرت و لە وڵاتانی ترەوە شەڕکەرمان ئەهێنا و لەبەرئەوەی کە زێڕ و پارەمان هەبوو ئەمانتوانی لەشکرێکی گەورە پێکبهێنین، بەڵام بە ئومێدی ئەوەی کە هەموو میسریەکان شوێنکەوتووی ئامون و ناهێڵن خوایەکەیان تێکبشکێت وازمان لە ئامادەکردنی لەشکرێکی گەورە هێنا ئێستا سینۆهە تۆ کە تا ئەمڕۆ بێلایەن بوویتە ئەبێ هەڵوێستی خۆت ڕوون بکەیتەوە و بە من بڵێی کە ئایا دۆستی ئێمەی یان دوژمن، چونکە ئێمە هەموو بێلایەنەکان بە دوژمنی خۆمان ئەزانین و ئەوەی کە لەگەڵ ئێمەدا نیە دوژمنمانە و لەبەرئەوەی کە تۆ پیاوێکی ڕەوشت پاکی بۆوەی کە بتوانی هەڵوێستی خۆت دیاری بکەی پێت ڕاگەیەنم کە فیرعەونەکەی تۆ هەتا هەتا ناژیەت من ئەم قسەیە بە کەسێکی تر ناڵێم بەڵام بە تۆ یەڵێم چونکە زانا بیری فراوانە و ئەتوانێ هەندێ شت ببیستێ کە خەڵکی تر توانای بیستنی ئەوەیان نیە وتم هەریبور ئەتەوێ بڵێی چی؟ هەریبور وتی ئێمە سەرەتاکانی مەرگی فیرعەونمان ئامادە کردووە و ئەو ئەمرێ بەڵام نەک بەم زوانە. وتم هەریبور ئایا سەگێکی هار گازی لێ گرتووی یان دووپشک پێوەی داوی کە بەم جۆرە قسە ئەکەی؟ هەریبور لە ژوورەکە چرایەکی هەڵگرت و وتی وەرە با شتێکت نیشان بدەم. من هەڵسام و لە دوای ئەو لە ژوورەکە هاتینە دەرەوە و لە ڕێڕەوەکە تێپەڕیتین و دیسانە ئەو پیاوە منی بە داڵانێکدا برد و گەیشتینە ژوورێک و دەرگای کردەوە و کاتێ خۆمان بە ژوورەکەدا کرد چاوم بە کیسەی زێڕ و پارە کەوت بینینی ئەو کانزایانە منی هێنایە پێکەنین و سرم لە ساویلکەی هەریبور سوڕما ئەو پێکەنینەکەی منی بینی وتی سینۆهە من مناڵ نیم کە بەتەمابم بە زێڕ و پارە فریوت بدەم و بتکەمە هاو دەستی خۆم من ئەزانم کە تۆ پزیشکی دەسەڵاتداریت و زێڕ و پارە لە دیدی پزیشکی پاشا بێ بایەخە چونکە هەر چەندێکی بێت کانزای گرانبەهای دەستدەکەوێت و من لەبەرەوە تۆم هێنایە ئەم ژوورەوە چونکە ناچارین بەێرەدا تێپەرین و بۆ ژوورێکی تر بچین پاشان دەرگایەکی مسینی قورسی کردە و منی بردە ژوورەکەوە و لە ڕووناکی چراکەدا شتێکی نیشاندام کە من ئەگەرچی خۆم بە پیاوێکی پڕوپووچ پەرست دانانێم بەڵام لەشم بە بینینی کەوتە لەرزە. لەو هۆدەیەدا لەسەر تەختە بەردێکی گەورەی وەکوو مێز بتی مێوی فیرعەون ئەخناتونیان دانابوو، چەند پەیکانێکیان لە سینە و سەریدا چەقاندبوو. هەریبوور وتی سینۆهە ئێمە بە ناوی ئامونۆ سزای مردنمان بە فیرعەونەکەی تۆ داوە و ئەم پەیکانانەی کە ئەیبینی ئەو پەیکانە پیرۆزانەن کە بە ناوی ئامونۆ پیرۆزکراون و فیرعەونی تۆ بێگومان ئەمرێت، بەڵام بەداخەوە ئێمە ناتوانین بە زووی بیمرێنین و ماوەیەکی پێچێت تا ئەو بەهۆی ئەو بریندارکردنانی کە ئێمە لێرەدا لەسەر قاڵ بە نموونەیەکەی ئەو ئەنجامی ئەدەین بمرێت و لەم ماوەیەدا شێتی ئەم پیاوە میسڕ بەدبەختتر و بەهێزترەکا ئەم دیمەنەم لەبەر ئەوە نیشانی تۆدا کە بزانی بەرژەوەندی تۆ لەوەدایە کە خۆت لە بێلایەنی دەربهێنی و ببیتە دۆستی ئێمە، چونکە ئەخناتون ئەمرێت و تۆ بێ فیرعەون ئەمێنیتەوە و ئەو پایەی کە ئەمڕۆ هەتە لە دەستی ئەدەی. پاشان منی لە هۆدەکەوە هێنایە دەرەوە و دەرگای داخست و گەڕاینەوە ئەو ژورەی کە شەرابەکەمان لێ خواردبووە و ئەو پێکێکی بۆم تێکرد و وتی ئێمە بۆ ئەوەی فرعون بمرێنین لە دوای دروستکردنی ئەم بتە مۆمیە کەمێ لە قژی سەر و نینۆکی ئەومان لە شاری ئاسۆ دەستکەوتووە و لەم بتەدا بەکارمان هێناوە و ئەو کەسانی کە قژی سەر و نینۆکی فرعونیان بە ئێمە داوە بۆ زێڕ ئەم کارەیان نەکردووە بەڵکو لەبەرئەوەی کە باوەڕیان بە ئامون هەیە هاوکاری ئێمەیان کرد. دواتر هەریبور وتی، هێزی خوایەکەی ئێمە ڕۆژ بە ڕۆژ زیا دەکات و تۆ خۆت ئەمشەو لێرەدا بینیت کە ئێمە توانیمان بە هاوکاری هێزی خوایەکەمان ئامون نەخۆشەکان بەبێ داو و دەرمان و برین پێچی و کێرد و ئاگر چاک بکەینەوە و لەمەو بەدوا توانای ئامون بەرامبەر بە گەلی میسڕ زیاترەبێت و ئەگەر فیرعەون بمرێ خەڵکی میسر لە بەدبەختی ڕزگاریان ئەبێت و تۆ کە پزیشکێکی تایبەتی ئەوی ئەزانی کە فیرعەون توشی شانەسەر هاتوە و ئەم سەر ئێشەیە توانای ئەو کەمەکاتەوە و تا ئەیکوژێت و هەر ئەوە باشترە کە ئەم ڕووداوە زووتر ڕووبدات و ئەگەر تۆ بتەوێ من دەرمانەکە دەدەمێ کە فیرعەون لە ژانەسەر و هەموو ئازارەکانی ئێستا و داهاتوو ڕزگار بکا. وتم هەری بور، مرۆڤ تاو کاتەی کە ئەژیێت لەوانەیە نەخۆش کەوێت و لە پاش ئەوەی هاتە تەمەنی بە ساڵا چوویەوە نەخۆشیەکانی زیا دەکەن بۆیە ناکرێت دەرمانێ دەرخواردی مرۆڤ بدرێ کە بەرامبەر بە نەخۆشیەکان ئاسودەی بکا هەری بور وتی ئەم دەرمانە کە من ئەتدەمێ کە بیدەی بە فیرعەون ئەو لە هەموو ئازارەکان قوتارەکە بەبێ ئەوەی کە هیچ ئاسەوارێک لە لەشیدا بهێڵێتەوە و تەنانەت لە دوای ئەوەش کە لاشەکەی ئەدەنە مۆمیاکارەکان کرێکارەکانی مۆمیایی ناتوانن هەز بۆ بکەن کە ئەو بەهۆی ئەم دەرمانەوە مردووە چونکە هیچ شوێنەوارێ لە جەرگی ڕەش و گەدە و ڕیخۆڵەکانیدا ناهێڵێتەوە. لە دوای ئەم وتەیە بەر لەوەی کە وەڵامێکی بدەمەوە هەریبور وتی سینۆها ئەگەر تۆ ئەم کارە بکەیت و بەهۆی ئەم دەرمانە خەوهێنەرەوە کە ئەبێتە هۆی مردن فیرعەون بۆ دنیای خۆرئاوا بنێری ناوی تۆ لەلایەن ئامون و شوێنکەوتوانی ئەو بە نەمری ئەمێنێتەوە و لەبەرئەوەی کەناوت ئەمێنێ وەکو ئەوە وایە کە ژیانێکی نەمرت هەبێ و ئێمە واتە ئامن و پەیڕەوانی ئەو پارێزگاری لە تۆ و نەوەکانت دەکەین و تا ئەو ڕۆژەی کە میسر بمێنێ و خۆر لەم سەر زەویە بدا نەوەکانت بە بەختەوەری و ڕێزەوە ژین وە ئەگەر تۆ پیاوێکی هەژار یان چاوچنۆک بویتایە من بۆ ئەوەی فیرعەونم بۆ بنێریتە ئەو دنیا زێڕم ئەدا پێی بەڵام تۆ لەوە گەورەتری کە بتوانن بە زێڕ تەماح بخەنە بەر دەست و بۆ کەسانێکی وەکو تۆ تەنها یەک پاداش ڕازاوەیە کە ئەویش مانەوەی ناوە ئینجا هەریبور چاوە بریسکە دارەکانی خۆی بڕیە چاوەکانی منەوە و من کاتێ کە ڕوانیمە چاوەکانی ئەو توشی سستی بووم هەستم کرد کە کەوتومەتە ژێر ویست و دەسەڵاتی ئەوەوە بەڵام ڕوحی من ئامادە نەبوو ڕاسپاردەکەی ئەو بەجێ بگەنێت. هەریبور وتیەوە سینۆهە لەبەرئەوەی کە تۆ پیاوێکی تێگەیشتوو و پزیشکی ئەزانی کە ئەکرێ تا ڕادەیەک ویستی تاکە کەس بخەیتە ژێر دەسەڵاتی خۆتەوە و من ئێستا ئەگەر پێت بڵێم دەستت هەڵبڕە تۆ هەڵی ئەبڕی و ئەگەر بڵێم هەڵسە تۆ لە جێی خۆت ڕاست دەبیەوە بەڵام ناتوانم واد لێ بکەم کە ئەو کارەی ڕوحت لەگەڵی دانیە بیکەی من ناتوانم تۆ وا لێ بکەم کە باوەڕ بە ئامون بهێنی مەگەر تۆ خۆت حەزت بە پەرستنی بێت و من ناتوانم زۆرت لێ بکەم دەرمانەکەت دەرخواردی فیرعەون بدەی مەگەر تۆ خۆت بتەوێ ئەم کارە بکەی بەڵام بە ناوی وڵاتی میسر و گەلەکەیی داوات لێکەم کە ئەم دەرمانەی من دروستم کردووە بیگری و دەرخواردی فیرعەونی بدەی و گەلی میسر ڕزگار بکەی تا ئەو کاتەی کە هەریبوور بە شێوەیەکی تایبەتی چاوی بڕیبووە چاوەکانمەوە من نەمەتوانی دەستەکانم بجوڵێنم بەڵام لە دوای ئەوەی کە چاوی لێم هەڵگرت دەستەکانم تەکاندا و وتم هەریبور من ئێستا هیچ بەڵێنێکت نادەمێ بەڵام دەرمانەکەتم بدەرێ با لەلام بێ و لەوانەشە ڕۆژێکدا بێ کە فیرعون خۆی نەیەوێت لە خەو هەڵبسێ و ڕێگا بدا کە بە دەرمانێکی بەهێزتر لە تریاک بیخەوێنن کە بێداری لە دوا نەبێت و لە دوای هەڵسانەوە ئیتر ئازار نەکێشێ هەریبور شوشەیەکی ناوتی دەرمانەکەی کە پێم و توی لە ناو ئەم شوشەیەدایە و ئێستا تۆکە ئەم شوشەیە لە من وەرەگری ئایندەی میسر لە دەستی تۆدایە و ئێمە ئەتوانین فیرعەون بە شێوازێکی تر لەناو ببەین چونکە ئەویش مرۆڤە و کاتێک نەیزە یان چەردێک بە لەشیدا بچێ خوێنی ئەڕژێ و گیانەدا بەڵام نابێت ئەم کارە ڕووبدا چونکە ئەگەر خەڵکی تەنها یەک جار ببینن کە ئەکرێ فیرعەون بکوژرێ و لە دوای ئەوە هیچ شتێک ڕوونادات و مەرگی فیرعەون لەم جیهانەدا زیاتر لە مەرگی بەندەیەک کار لەم بوونەوەرە ناکا هەوڵەدەن فیرعەونەکانی تریش بکوژن و دەسەڵاتی میسڕ لە داهاتوودا ئەڕووخێ و بەردەوام باری ناوخۆی ئەم وڵاتە ئاڵۆز و نائارامە بێت و باشتر وایە کە فیرعەون بە شێوەیەک لە ناو بچێ کە خەڵکی وا بزانن بە مەرگی سروشتی مردوە و تۆ ئەتوانی ئەم هزرە لە خەڵکیدا دروست بکەی و ئێستا تۆ تەنها کەسێکی کە توانای ڕزگار کردنی میسرت هەیە و چارەنوس لە دەستی تۆدایە. وتم هەری بور، لە گەڵەوەشدا کە وا ئەزانی لە هەموو شتێ بە ئاگای بەڵام لە هەندێ شت زانیاریت نیە و نازانی کە چارەنوسی میسر ڕۆژگارێ لە دەستی کەسێک بوو کە سەبەتەی دروزەکرد. هەریبوور وتی، مەبەستی تۆ لە چنینی سەبەتە چییە؟ وتم، ئەم بابەتە داستانێکی درێژی هەیە و بە هەر حاڵ دەرمانەکەی تۆ لە لای منە، بەڵام ئەوەت لە یاد نەچێ کە من هیچ بەڵێنێکم نەداوەتێی. هەریبوور وتی، بەڵام ئەگەر میسڕ ڕزگار بکەی پاداشتێکی گەورەت دەزەکەوێ. پاشان بە بێ ئەوەی چاوەکانم ببەستێتەوە منی. لەو ژێرزەمینانەی کە لە ژێر پەرستگای ئاموونەوە بوو هێنایە دەرەوە و بەر لەوەی لە ژێر زەمینەکە بێمە دەرەوە بە منی وت سینۆها تۆ پیاوێکی شەریف و نهێنی پارێزی و من بە پێویستی نازانم کە ڕات بسپێرم نهێنی بوونی ئەم ژێر زەمینانە و بەتایبەت دەرگای هاتنە ژوورەوەی بە کەس نەڵێیت چونکە لەوانەیە لە تەبەسدا کەسانێکە بن کە بزانن لە پەرستگەی ئاموندا ژێرزەمین هەیە بەڵام کەس ناتوانێت بێتە ناو ئەم شوێنەوە وتم هەریبوور من لەوانەیە ڕۆژێک باسی ئەوە بکەم کە لە ژێر پەرستگای کۆنی ئاموندا ژێرزەمین هەیە بەڵام هەرگیز ڕێگای هاتنە ژوورەوەی ئێرە بە کەس ناڵێم چونکە ئەم نهێنیە هی من نییە. چەند ڕۆژ دوای ئەوە تی ئی دایکی فیرعەون لە کۆشکەکەی خۆیدا بەهۆی پێوەدانی مارێکی ژەهراوی کۆتایی بە ژیانی هات، دایکی فیرعەون کە بە ڕاهاتنی سەردەمی گەنجێتی خۆی بە پێی ئەو ڕاهێنانەی لە باوکێوە فێر ببوو داوی بۆ باڵندەکان ئەنایە و ڕۆژێ بۆ سەرلێدانی داوەکان ئەچێتە باخی کۆشکەکەی و ئاگای لەوە نابێ کە لەو شوێنەی مەلێکی بچووکەیە لەوانەیە مارێکیشە بێ و تووشی زەهری مارێکی بچووک ببوو کە پێیان ئەوت سەراس لە دوای ئەوەی کە مارەکە پێوەی ئەدات هاوار ئەکات و خزمەتکارەکانی ڕائەکەن و ئەیانەوێت بانگی پزیشکەکەی بکەن بەڵام پزیشکە تایبەتیەکەی ئەو بە جۆرێک کە بەردەوام لەم کاتانەدا ڕووەدا ئامادە نابێ بۆیە منیان بانگ کردە دیار سەری بەڵام بۆم دەرکەوت کە مردووە چونکە کەسێک کە گرفتاری پێوەدانی ماری سەراست بێت تەنها بە یەک شێوە ئەژێت و ئەویشەوەیە کە بەر لەوەی دڵی سەد جار لێ بدا جێگەی پێوەدانەکە شەق شەق بکەن و بەشی سەرەوەی ئەندامە پێوەدراوەکە بە پەت ببەستن و لێی بگەڕێن هەتا خوێنێکی زۆر لە ژن یان پیاوە گەزراوەکە بڕوا، بەڵام لە کۆشکەکەیتی ئی کەس بیری لەوە نەکردبۆوە و کاتێ کە من گەیشتم ڕوانیم دایکی فیرعەون مردووە وتم من هیچم لە دەست نایەت و ئەبێ تەرمەکەی بدەنە مۆمیاکارەکان بۆ ئەوەی مۆمیایی بکەن. ئامی کاهینی گەورەی پەرستگایاتون کاتی کە بیستی دایکی فیرعەون مردووە دەستی خستە سەر گۆنا ئاوساوەکانیتی ئی وتی باشتر وابوو کە بمرێ، چونکە تی ئی جگە لەوەی کە گەنجێتی و جوانی نەمابوو لە دژی من پیلانی داڕشت و ئێستا کە ئەو مردووە هیوادارم کە خەڵکی ئاسوودە بن من لەو باوەڕەدانیم کە ئامی ئەوی کوشتبێ و ئەگەرچی کاهینی پەرستگای ئاتون دایکی فیرعەونی خۆشناویست کە ژنێکی پیریش بوو بەڵام ئەو دوانە هاودەستی یەکتر بوون و ئەیانزانی کە سوودیان بۆ یەکتری هەیە و لەم جیهانەدا یەکبوونی بەرژەوەندەکان زیاتر لە خۆشەویستی خەڵکی لە یەکتر نزیگەکاتەوە و لە خۆشەویستی زیاتر دەوامی ئەبێ.